فرمێسک ئەتاسێنم ئەگەر شادی نەکەی گیانە دڵەی پەستم بە دڵداری ئەگەر شادی نەکەی گیانە دڵەی پەستم بە دڵداری وەکو لێزەمەی بەهاران خوێن لە کانی دێ ئەیڕژێنم ئێستەیش هونەرمەندی بولبول زمانی شاری جوانڕۆ کاک ئەمیری سوبحانی.